شەهرەزاد گێڕایەوە گێڕنەوە کە عەبدوڵڵای کوڕی باوکە قەلایە بە دوای وشترە ونبووەکەیدا گەڕا بەرەو بیابانەکانی یەمەن و سبا ڕۆیشت تا گەشتە دیوارێکی مەزن کە بە چواردەوری شارێکدا بڵند بۆوە کە چەندین باڵەخانەی بڵندی چەندین هۆمی بە چواردەوریدا هەبوو ئەویش بە نیازی پرسیارکردن لە وشترەکەی خۆی کرد بەو شارەدا ڕوانی چۆڵ و هۆڵە ئەیژوتی لە وشترەکەم دابەزیم ئەم جاوشترەم بەستەوە و بە دەوری دیوارە بڵندەکەدا سوڕام، دوو دەروازەم دۆزیەوە کە هێندە بڵند بوون لە دنیادا لە شێوەی نەبوو، نەخشابوو بە گۆی زێڕ و زیو و یاقوت، ڕەنگانی سەوز و سوور و سپی تێکەڵ ببوون. کە ئەوەم بینی سەرم لە مەزنی ئەو دەروازە جوانانە سوڕما. لە دەروازەکەوە چوومە ژوور و زۆریش ئەترسام. ئەو دیواری چواردەوری شارە، تا چاو بڕبکە درێژ بووەوە. خانووەکان پەنجرە و دەرگایان لە زێڕ و زیو بوو، قفڵ و کلیل و کڵۆمەکان هەموویان مرواری و زێڕ بوون، ڕاخەرەکان مرواری و عەنبەر و میسک و زەعفەران بوون. کە جوان گەڕام و کەسم تیا نەبینی، هێندەی دی ترسم لێ نیشت. هەر ئەمڕوانیم بە بڵندی باڵەخانە و کۆشکە بڵندەکاندا و، ئەو دەرک و دەروازە بڵندانەدا، ئەو جۆگە و ڕووبارە ئاوانەی بە نێو شاردا ئەڕۆیشتن، ئەو هەموو درەختە بەردارانە، ئەو دارخورمایانە، دیواری خانووەکان لە خشتی زێڕین و زیوین پێکهاتبوو، بۆیە لە دڵی خۆمدا وتم، بەخوا ڕەنگە ئەمە ئەو بەهەشتە بێ کە خوا پەیمانی پێ داوە بە خواناسان. ئیدی لە زێڕ و مرواری و مەرجان چەندم بۆ هەڵگیرا، لەگەڵ خۆم هێنامەوە بۆ نیشتیمانی خۆم، پیشانی هاوڵاتیانم دا، ئەم هەواڵە گەیشتەوە لای خەلیفە مەعاوی کوڕی ئەبوو سۆفیان کە چوو مەلای هەندێ لەو مەرجان و ئەنبەرم پیشاندا سەری سوورما ئەم جا نردی بە دوای کەعبی کوڕی ئەم باردا کە هات پێیوت کەعب نردومەتە دوود تاکو ئەم هەواڵم بۆ پشڕاست بکەیتەوە کەعب پرسی، ئەو هەواڵە چییە؟ معاویە وتی، ئاگات لێیە کە شارێک هەیە لە زێڕ و زیو دروست کراوە، پایەکانی لە زوبەرجود و یاقووتە، بە مرواری و میسک و عەنبەر و زەعفەران چنراوە؟ شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە کەعبیش وتی، بەڵێ ئەی میری موسوڵمانان بیستوومە و شارەکەش ناوی، ئیرەمە زاتی میعادە، ئەوە شەدادی نەوەی عادی گەورە زەمانی زوو درستی کردووە. معاویە وتی، کەوابوو شتێکمان لەبارەیەوە بۆ بڵێ. کەعبی ئەنبار وتی، نەوەی عادی گەورە دوو کوڕی هەبوو، یەکێکیان ناوی، شەدید، ئەوی دی، شەداد، بوو، کە باوکیان مرد دوو کوڕەکەی واتە شەدید و شەداد وڵاتیان بەڕێوە ئەبرد. تەنانەت پاشایانی دەوروبەریش گوێ لە مستیان بوون شەدیدی برا گەورە مرد و حکومڕانی کەوتە دەست شەداد کە زۆر حەزی لە خوێندنەوەی کتێبە کۆنەکان هەبوو کە شەداد باسی بەهشت و ئەو هەموو ڕز و باخ و ئاو ڕووبارە جوانانەی تیا خوێندەوە حەزیە کرد لە وێنەی ئەو بەهشتە لە سەرزەوی دروست بکە سەد هزار پاشای سەرزەوی لە ژێر فەرمانی دابوون هەر پاشایەکیش نزیکەی سەد هەزار پاڵەوانی هەبوو هەر پاڵەوانێک سەد هەزار سەربازی لە بەردەستا بوو داوای کرد ئەو هەموو پاڵەوانانە بە خۆیان و سربازەکانیانەوە کۆ ببنەوە کە کۆبوونەوە ئەم وتارەی بۆدان براکان لە کتێبە کۆنەکاندا باسی ئەو دنیام خوێندوەتەوە کە چۆن ئەو هەموو سربازە هەیە ئەمەوێت لەم دنیاش من کارێکی وا بکەم لەوەی ئەو دنیا بچێت لەو دنیا بەهشتێک هەیە ئەمەوێت لەم دنیاش لەو بەهشتە دروست بکەم بۆیە فەرمانتان پێدەم بگەڕێن زەویەکی تەختی پان و پۆڕ بدۆزنەوە تێیدا شارێکم بۆ دروست بکەن لە زێر و زی و چەوی ژێری لە زوبرجەت بێ کۆشک و سەرای زۆری تیا بڵند بکەنەوە کە پایە و کۆڵەکەکانی لە مرواری و یاقوت و مەرجان بێ لەسەر شۆستە و لا ڕێکانی دار و درەختی بەردار بڕوێن و ڕووبار و جۆگە ئاوی بکەنە سەر و بە شارەکەدا بڕوە جۆگەلەکانیان با لە زێڕ و زیو بێ نوێنەری ئەو سوپا مەزنە لە شەداد شای پرسی ئەو زێڕ و زیو و مرواری و زوبرجەد و یاقوتانە لە کوێ بهێنین؟ ئێژ وتی، ئەی نازانن پاشایانی سەر زەوی ملکەچی منن، کەسیان ناتوانن سەرپێچی بکەن و فەرمانەکەم جێبەجێ نەکەن؟ ئەمجا نامەی بۆ پاشایانی سەر زەوی نووسی و فەرمانی پێ دان زێڕ و زیو کۆ بکەنەوە و ئەو شارە پێکەوە دروست بکەن و لە بنی دەریاکاندا مرواری و یاقوت و مەرجان دەربهێنن. ئەوانیش فەرمانەکەیان لە ماوەی بیست ساڵی ڕەبەغدا جێبەجێ کرد سێ سەد و شەست پاشای دەوروبەر زۆر دەوڵەمەند بوون ئەوانە کۆبوونەوە کەوتنە گەڕان تاک و بیابانێکیان دەستنیشان کرد ئەندازیار و بیناسازان و وەستایان و لێکۆڵینەوەیان بۆ کرد و بینیان زەوی تۆکمە و لەبارە ئاو کانیا و ڕووباری زۆرە ئەم جاوتیان ئەمە ئەو زەوێیە کە پاشای گەورە فەرمانی پێداوین ئەو شارەی لەسەر دروست بکەین ئەمجا بە پانی و درێژیدا ئەو هەمووە کەوتنە کار و جۆگە و ڕووبار و پردیان بۆ هەڵبەست کەوتنە داڕشتنی بناغی خان و کۆشکان ئەمجا پاشایانی سەرزەوی کەوتنە نردنی بەردی بە نرخ و زێڕوزی و کەشتە مەزنەکان کەوتنە گواستنەوەیان ئەو پرۆژەیە سێسە ساڵی پێچووە تاکو تەواو بوو کە چوونە لای شای ئەو سەردەمە و مژدەی تەواو بوونیاندایە ئەیش فەرمانی دا دیوارێکی بڵند بە چوار دەوری دابڵند کەنەوە ئەمجا بە چواردەوریا هزار کۆشک دروست بکەن هەر کۆشکێک بدەنەوە زیرێک بۆ ئەم نەخشەیەش 20 ساڵی ویست ئەمجا شا فەرمانیدا هزار وەزیریان گواستەوە لە دەوڵەتانەوە بۆ ئەو کۆشکانەی شاری ئیرەمەزادی میعات بۆ ئەو خۆ ئامادەکردنەش 20 ساڵی پێچوو ئەمجا شای ئەو کاتە بەڕێکەوت لەگەڵ ئەو کاروانە بێکۆتاییەدا دوو لەسەر سێی ڕێگایان بڕی کە خوا غەزەبی لێ گرتن لە ئاسمانەوە بۆیان باری ئەوە بوو خوا نەیهێشت بگەنە ئەو شارە مەزنە و ڕۆچوون شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. شەهرەزاد وتی معاویە سەری لەم هەواڵەی کەعبی ئەمبار سوڕما ئەمجا پرسی ئێستا کەس دەتوانێت بگاتە و شارە ئەیژوتی بەڵێ کەسێک هەیە کابی وتی لە زانانی حمەیی یەمەە جێرنەوە کەوتیانە شاشەدادی بچووک دواتر بۆتە پاشا باوکی ناوی شەدادی گەورە بوو بووە جێنشینی حوکمڕانی حەزرەمۆت و سەبەی کرد، دوای ئەوە چووە سەربازگەی ئیرەمەزادی میعادەوە، لە ڕێگا هەواڵی مردنی باوکی بیست، فەرمانی دا لاشەی باربکەن و بیهێنن بۆ حەزرەمەوت، فەرمانی دا لەوێش لە ئەشکەوتێکدا گۆڕی بۆ هەڵبکەنن، لە گۆڕێسکەیەکدا حەفتا ڕاخەری بە زێڕ چنراویان بۆ ڕاخست کە ئەمەیان تێدا نووسرابوو. ئەی لە خۆبایی بە تەمەنی زۆر پەندێ وەرگرە هەر ئەچیتە گۆڕ منم شەدادی کوڕ عاد ناسراو خاوەنی گومەز و قەڵای سەر بە مۆر ناسراوی دنیا بە هێز و توانا خاوەنی دنیا و ئازای شەڕ و شۆڕ سەرزەمین لە ژێر دەستی منا بوو سوپان بەهێز و بەورەی نەگۆڕ ڕۆژاوە و هەڵات ڕکێفی من بوو داگیرم کردن هەر بە زوڵم و زۆر بانگهێشتی ڕێگای ڕاست کراینەوە پشت لە تاریکی و ڕووبکەینە خۆر ملهوڕیمان کرد لە ڕێگا دەرچوین بانگمان کرد دەبا ئازا بێتە گۆڕ لە ناکاو گوێمان لە ناڵەیەک بوو کە لە ئاسۆوە بووە گرم و هۆر وەک دڕکی دەم بە تلۆر بوونەوە یاخود دارێکی سوکەڵەی کلۆر سەعالیبی وتی وا ڕێکەوت دوو پیاوچوونە ئەو ئەشکەوتەوە لە دەمی ئەشکەوتەکەدا پەیژەیەک بەرەو خوار بووە چوونە چاڵێکەوە کە سەد باڵێک قۆڵ بوو پانیۆکەشی چل باڵە بوو لە ناوەڕاستیدا چرپایەکی زێڕین هەبوو پیاوێکیان بینی کە مل بە ملوانکە و تان و پۆی زێر وزیو بوو پارچەیەک زێر بە نێو چاوانیەوە بوو کە لەسەری نووسرا بوو ئەوانیژە و پارچە زێڕی سەریاندا کەند و هەڵیان گرت ئیدی چیان بۆ هەڵگیرا لیان کردەوە لەو زێر و زیوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو کە چاوەڕیانە کرد بڵندیان کردمەوە کە گەشتمە سەر دیوارەکە یەکسەر چوار کە نیزەک پیانوتم فەرموو وەرە دەرەوە بەخێر بیت ئەم جا شوێن کە نیزەکێکیان کەوتم بردمی تا گەیشتی نە دیوەخانێکی بە فەرش ڕاخرا و کە لە دیوەخانی پاشایاندا نەبواە نەمدی بوو نزیکەی سعاتێک دانیشتم دواتر لەلایەکی دیوارەکەەوە پەردەیەک لادرا کۆمەڵەکی ژێک کە زۆر جوان بوون بە سینیەک مۆم و بخوردەوە هاتن یەکێکان هاتە لامەوتی بەخێر بیت میوانی ئازیز ئەم جا هەواڵی پرسی منیش پێم وت لای کۆمەڵێک هاوڕێی خۆم بووم کاتەکە درەنگ بوو لە خۆم و خۆم کرد بە کۆڵانێکدا سەبەتەیەکم بینی لەسەر زەوی بوو منیش سەرخۆش بووم بۆیە بێ بایەخانە چوومە ناوی و دانیشتم ئەمجا سەبەتەکەیان بڵند کردەوە هێنامیانە ئێرە ئەمەی هەواڵی من کیژەوتی گوێمە دەرێ کاری خێرت کردووە ئەمجا پرسی چ کارەیت وتم بازرگانێکی بازاڕی بەغدام ئەمجا پرسی هیچ لە شعرت لەبەرە منی ژوتم شتێکی کەم کیژەوتی دە شتێکمان بۆ بڵێ منی ژوتم جارێ من حەپەساوم تاو دەست پێ بکە وتی ڕاست دەکەی ئەمجا هەندێکیشی لە شعرە کۆنە خۆشەکان خوێندەوە منیش نەمەزانی بە جوانی و ڕۆشتەکەی مەجیب بم یان بەو شعرە جوانانەی ئەمجا پرسی سەرسوڕمانەکەت ڕەویەوە وتم ئەرێ بخوا ئەم جاوتی کەوا بێ شتێکمان بۆ بگێڕەوە منیش هەندێکم لە پەندی پێشنان بۆ گێڕایەوە ئیتروتی بەو خویە پێمانە بوو کە ڕەمەکی خەڵکەکە کەسی وەکو تویتایە ئەمجا فەرمانی دا خواردنیان هێنا سەبرم کرد هەندێک خواردن و میوەی خستە بەردەم کە پاشایانش نیان بینی بوو ئەمجا شەرابی داوا کرد و پێکێکم هەڵدا ئەمجا پەرداخێکی دیم پێدا دواتر هەندێک هەواڵم بۆ باز کرد زۆری پێخۆش بوو ئەم جاوتی پێم سەیرە بازرگانێک چۆن ئەم زانیاریانەی لایە منیش وتم ئاخر دراوسەیەکمان هەبوو تێکەڵی پاشایان بوو منیش هات و چۆمە کرد ئەمانە لەوە فێر بووم ئەویژوتی بەم کە لێ چاکت لەبەر کردووە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد گێڕایەوە، ئیسحاقی موسڵی وتی ئیدی باسی ڕابردوو خایەندی، هەر کاتێک بێدەنگە بووم کیژەکە دەستی بە قسە کردنە کرد، بۆنی دارعود و بخوردیش بڵند دەبۆوە، ئەمجا کیژە وتی، تۆ پیاوێکی نەرمونیان و چاکیت، زۆر بە ڕەوشتی، تەنیا شتێکت ماوە، منیش وتم ئەو شتە چییە؟ ئەویش وتی، ئەگەر عودەکەیشت لەگەڵیدا لێبدایە و بە ئاوازەوە شیعرەکانت بوتایە، منیش وتم کاتی خۆی حەزم لە لێدانێ کرد و بەکارم ئەهێنا بەڵام بەختی منی تێدا نەبوو بۆیە کۆڵم لێدا حەزیش ئەکەم بمتوانیبا زۆر باش ئەو دەکەم بەکاربهێنە تاکو ئەم شەومان خۆش بواە ئەیژوتی لەوە چێ حەز بکەی ئەو دەکەت بۆ بهێنن وتم چونکە منەت بارتم بە دڵی خۆت کە هێنان دەستی بە گۆرانی وتن کرد کە زۆر دەنگی خۆش بوو دواتر پرسی ئەزانیت ئەم شیعر و ئاوازە هی کێیە؟ وتم نە. وتی شیعرەکە هی فڵانە و ئاوازی ئیسحاق. پرسیم هێندە بە توانایە؟ وتی بەه بەه. ئیسحاق هێندە بەهرەمەندێ؟ وتم پەنا بە خوا لەم بەهرەی کە بە ئەوی داوە بە کەسێکی دی نەداوە. ئەویش وتی جا ئەگەر ئەم ئاوازەت بە دەنگی خۆی ببیستایە چی دەوت؟ بەم شێوەی عودی ژەنی و گۆرانی وت تاکو بەرەبەیان هات ئەمجا پیرێژن هاتە لای وتی کاتی خۆیەتی کامەی وت هەستا وتی با کۆڕەکەمان لێ تێک نەچێ پێموت بە قوربانت بم پێویست ناکە ئەم جاخوا حافیزی لێکردم کەنی زەکێکی لەگەڵم نرد تاکوو دەرگای دەرەوە دەرگای بۆ کردمەوە چوومە دەرەوە ئەم جا بەرەو ماڵ بوومەوە نوێژی بەیانیم کرد و نووسم بۆ بەیانی نێردراوی خەلیفە مامون هاتە شوێنم لەگەڵی ڕۆشتم تاکو و ئێوارە لە لای بووم کە بیرم کەوتەوە دوێنێ لە چ خۆشیێکدا بووم بەو کۆڵانەدا گەڕامەوە ئەڕوانم دیسان سەبەتەکە لە سەرزەوی دانراوە چوومە ناوی و لی دانیشتم بڵندیان کردمەوە بۆ سەر دیوارەکەی دوێنێ و کەنیزەکە کاتوتی پێمان فێربوویت وتم وانە بەهڵە هاتووم ئەم جاوەکو شەوی پێشوو دەستمان کرد بە قسە و باسی ڕابردوومان و چیرۆکە سەیرەکانی تاکو بەرەبیان دیسان خۆم گەیاندۆ ماڵ و نوێژی بەیانیم کردو لێ نووسم دیسان ڕۆژی دواتر خەلیفە مەمون نردێ شوێنم و ئەو ڕۆژە تاکو ئێوارە لای ئەو بەسرم برد دەمە ئێوارە پێیوتم سوێندە دەدەم نەڕۆی تاکو و پێویستیەکم هەیە ئەچم ئەیهێنم و دێمەولات کە خەلیفە ڕۆشت و هەرخۆم مامەوە کەوتمە بیرکردنەوە چونکە دڵم لەم کارە پیس کرد آخر دوو ئێوارە لەو خۆشێدا بووم ئێستا چۆن جێ بە خۆمەگرم بۆیە بەپەلا ماڵی خەلیفەم جێهێشت و بەرەو کۆڵان و زەمیلەکە کە سەریان خستمەوە بردمیانە لای کەنیزەک ئەویش کە منی بینی ناسی مێوتی بەخێر بیت هاوڕێ منی ژوتم ئەرێ والله ئەوی دوێنێم و هاتوومەوە وتی خۆ ئێرە ماڵی خۆت نییە وا هەموو شەوێک لێرەیت منیژوتم میوانداری سێ ڕۆژ بەڕێوە چێ ئەگەر کردمە چوار ئەوە خوێنم حەڵاڵت بێت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بۆیە بێدەنگ بوو. کە شەوگارمان درەنگ کرد لە دڵی خۆم داوتم بەو خۆە سبێنێ کە مەمون نردیەوە بە شوێنمدا لێمە پرسێ کە ئاخۆ بۆچی ئەم شەو قسەیم شکاند و خۆم دزیە و دەرچوومەتە دەرەوە منەی ناسم تاکو ئەم دانیشتانەی بۆ نەجێڕمەوە کۆڵم لێ نادا بۆیە بەکەنیزەکەی وت وایە بینم زۆر حەزت لە دەنگی سحاق بێ منیش ئامۆزایەکم هەیە لە خۆم بەڕێزتر و خاوەن کەسێتی کەس نییە بە هێندەی ئەو شارەزای ئاوازی سحاق بێ کەنیزە کەوتی بۆچی تۆ زیادە لە سکیت ئەتەوێ ئەویش بەێرە فێر بکەی منی ژوتم فەرمان فەرمانی خۆتە چی ئەڵەی بیڵێ کەنیزەکە کەوتی وەکو خۆت ئەڵیت ئامۆزاتە پێم ناخۆش نییە بیناسم ئێدی منیش بەرەو ماڵ بوومەوە هێندەی نەبرد سێ کەسی نێردراوی مەمون هاتن و هەردامیان بە کۆڵیاندا و گەاندمیانە کۆشکی خەلیفە کە سیرەکەم لەسەر کورسەکەی دانیشتووە و زۆر لێم پڕە ئەم جاوتی ئسحاق ئەوە لە قسەم دەرچویت منیش وتم نەبەخوا ئەی میری موسڵمانان وتی دە کەواتە ڕاستگۆیانە چیرۆکی خۆتم بۆ بگێڕەوە منیش وتم بە چاوان بەڵام ئەبێت هەردووکمان بین ئەمجا چاوم لێ داخست ئەویش دەوروبەرەکەی بەڕێکرد کە هەردووکمان ماینەوە وتم پەیمانم داوە کە بتبەم وتی چاکت کردووە ئەم جا و ڕۆژەمان بەخۆشی بردەسەر کە ئێوارە هات و ڕۆشتین لە ڕێگا ئامۆژگاریم کرد کە هەرگیز بە ناوی خۆمەوە بانگم نەکە وای دابنێت کە من سەر بەو کەنیزەکەم ئەمجا ئێوارە دەرچوین و چوینە کۆڵانەکەەوە و ڕوانیم ئەمجا دوو سەبەتە ئامادەیە هەریەکەمان لە یەکێکیاندا دانیشتین بەرە ڕوومان هاتن ئەو کەنیزەکانە بەخێریان هێناین کە مەمون کەنیزەکەکەی بینی زۆری بەلاوە جوان بوو ئەمجا دەستی کردە خوێندنەوەی شعر و جێڕانەوەی هەندێک بەسەرهاتی مێژوویی ئەمجا شەراب دانرا و خواردمانەوە، کەنیزەکەکە ڕووی خۆشی دایە مەئموون و زۆری بە دڵ بوو، کەنیزەکەکە عوودەکەی بە دەستەوە گرت و ئاوازی چڕی. پێی وتم، ئاخۆ ئەم ئامۆزایەت بازرگانە؟ وتم، بەڵێ. وتی، ئێوە زۆر لە یەکەچن؟ دیسان وتم، بەڵێ. کە مەئموون سێ پێکی هەڵدا، شادی بە سەریدا زاڵ بوو، هاواری کرد، ئەی ئیسحاق! منیش وتم، لە پەزێرایی دام، میری موسڵمانان. وتی، ئاوا گۆرانی بڵێ. کە کیژە زانی ئەوە خەلیفە مەمونە هەستا و ڕۆیشت لەو دیۆ گۆرانیەکەی تەواو کرد ئەم جا مەمون پرسی بزانە خاوەنی ئەم خانوە چێە پیرێژنەکە وەڵامی دایەوە خاوەنەکەی ناوی حەسەن کوڕی سەهلە ئەم جاوتی بۆم بێنن پیرێژنە بۆ ماوەی سعاتێک ون بوو کە گەڕایەوە حەسەن کوڕی سەهلی لەگەڵ بوو مامون لە حەسەنی پرسی تۆ کچت هەیە حەسەنوتی بەڵێ ناوی خەدیجەیە ئەمجا پێی وت شوی کردووە ئەویش وتی نەبەخوا ئەمجا مەمون وتی دەوا من داوات لێکەم ئەویش وتی کەنیزەکی خۆتە چۆنت پێخۆشەوا بکە خەلیفە وتی ئەوە بەمارەی سیهزار دینار کە ڕۆژ بۆ دەمێ پەسەندم کرد حەسەن وتی وا منیش پەسەندم کرد ئەمجا چوینە دەرەوە خەلیفە پێیوتم ئیسحاق لای کەس باسی مەکە تاکۆ و کاتەی مەمون مرد باسم نەکرد بەڕاستی لە ژیانمدا ژنیەک و خەدیجەم زیرەک نەبینی بوو شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو.